دەوترێت ناکرێت ئەم ئایەتە بکرێتە بەڵگە بۆ تەواو بوونی دین و دانەهێنانی شتی زیادەی چاک ئەلیەم وەکمن تورەکم دینەکە چونکە پێغمبەری خوا عليه سڵ سلام چەند مانگ دوای ئەم ئاەتە ژیاوە و چەندان فەرموودەی فەرمووە بە قسەی ئێوە بێت ئەم فەرمودانە نابنەدی دیارە تۆ لە ئێمە جیایت دەڵێ بە قسەی ئێوە بێت قسە قسەی من نییە برا بەڕێزەکەم لە دوای ئەم ئاەتە تەشریعی ئەحکام نەکراوە بەڕێزەکە نەک پێغمەری خوا عليه ساسەم هیچی نەفەرمو بێ فەرق هەیە لە بینی تەشریعی ئەحکام شتێک لە دوای ئەمە حەڵال کرابێ کە پێشتر حەڵال نەبوو بێ یا حەڵام کرابێ پێشتر حەڵال بوو بێت شتێک واجب کرابێ کە پێشتر واجب نەبوو بێت نە ئەوە نەبووە لە دوای ئەم ئاەتە شتی وا نەبووە ئەمە پێغمبری خوارێ ساسم شتی فەرمووە ئەوە ئاساییە و هیچ کێشەنی و هیچ لە ئاەتەکە هەڵناوەشێنێتەوە ئەو جا کە تۆ دەڵێ وەکو ئێوە دەڵێن بە گوێرەی ئەم ئاەتە بێت دین تەواو بووە ئەی بەلای جەنابتەوە تەواو نەبووە دین پێت وایە دین نوقسانە؟ ئەمڕۆ تۆ بێی مەولودێکەی دینەکەمان یەک خشتەی مابوو دیوارەکە ئەویش مەولودەکە بوو جەنابت هاتی خشتەکەت دانا و دینەکەت تەواو کرد برام زۆر بە هەڵەدا چیت بەڵە وەڵا دین تەواو بوو خی گەورە دینی تەواو کرد ئێ ئەو جار با بین بە گوێرەی فەهمی تۆ بیڵێ دەڵی پیاوەری خوات چەند فترەیەکی تر ژیا چەند مانگ دوای ئەوە ژیاوە و چەند فرەرمودەی فەرم ئێ باش کاکە لە ڕۆژی دابەزینی ئاەتی ئەکمەلتو حسابی مەکە لە ڕۆژی وەفاتی پێغمبەر علی ساسم حسابی کە کە وەفاتی کردین تەوا بۆیان هەرماوە دەبێ بڵێ تەوا بۆیان نا دین تەوا بچکەوە دەڵێ چەند مانگەی بەسەر چاو تەسلیمت بووین على فرض لە وەفاتی پێغمبەرەوە خۆ دین تەوا بوو قابل دوای پێغمبەری خواشەر بڵێ دین تەوا نەبووە ئەو مەولودەی کە دەیکەن پێش وەفاتی پێغمبەر هاات عليه ساواسەلام یا چوار قڕن لە دوای پێغمبەری خوا فاتمیە عوبێدیەکانی میسر دایانهێنا کامیان بوو چوار قەڕن دوای ئەوە نەجیلی سەحابە نەجیلی تابعین نە تابعی تابعین نە چوار ئیمامەکە هیچی نەیکردووە ئێکە تۆ بڵێ وڵات دین تەواو نەبوو بوو تا پێغمبەریش مل عليه ساسەسلام هەر تەواو نەبوو سەحابەش ڕۆیشتن هەر تەواو نەبوو تابعیش ڕۆیشتن تابعی تابعیش ڕۆیشتن تاوەکو ئەو مبتدیعانەی ئەو یعنی باطنیانەی مصر نەهاتن و تاوەکو سوڵتان مظەفەرەدینی هەولێر نەهات دین هەر نقصان بوو ئەو زۆر غەڵت حاڵی بوونە لە دین براکانم زۆر زۆر غەڵت حاڵی بوونە لە دین بە خۆت دابچەوە خی گەورە هیدایەتی ئێمەش و ئێوەش بدات بەڵێ دینەکەمان کاملە پیامەری خوا عليه سەڵاسەڵم دەفەرمێ وێنەی من و پێغمبەرانی پێشوو وەکو بینایەک وایە تەنها مەوضع لە بینەیەکی مابوو شوێنی یەک خشتەی مابوو منیش هاتم ئەو خشتەیەم چی کرد ئەم خشتەیەم تەواو کرد باشە براکەم پێغمبەری خوا تەواوی کرد کەواتە دین بە پێغمبەری خوا تەواو بوو نەک بە تۆ تەواو بێ یا بە کەسانی مبتدع تەواو بێ هەر کەسێن مبتدعی بۆ خۆی حەزی لە شتێکە و بیکات وەڵا کاکە قەیچێکە دین با ئەوەشی تێدا بێت